ئەم سێ چەمکەیە زۆر گرنگە کە تاکی مسوڵمان و ئینسان بزانێت کە ئەرکی سەرشانی بریتییە لە عیبادەت و بەندایەتی، پاشان عیمارەت و ئاوەدانی و بنیاتنان و گەشەکردن لەسەر زەویدا، وە هەروەها ئەوەی کە خاوەنی زەوییە بریتییە لە مرۆڤ، خوای میهرەبان بۆ ئەم مەبەستە دەفەرموێت، الم تروا ان اللە سخر لکم ما فی السماوات وما فی الارض جمیعا، ئەی ئینسانەکان بە چاوی سەرتان نابینن ئاسمانەکان و ئەوەی لە نێوەندی ئاسمانەکان و هەموو زەوی و هەرچی هەیە لە نێوەندیدا خوای پەروەردگار موسەخەری کردووە بۆ ئێوە و دروستی کردووە لەبەر خاتری ئێوە و لە خزمەتی ئێوەدایە بۆ ئەم مەبەستە لەم هەفتەیەدا ناونیشانی وتارەکەمان بریتییە لە چەمکی ژینگە پارێزی و خۆشەویستی نیشتیمان لە ڕوانگەی قورئان و سنەتدا لەم وەرزەی کە تیایداین زۆر گرنگە ئێمە وەکو مسلمان لە ڕوانگەی قورئان و سنەتەوە ئاگاداری چەمکی ژینگە پارێزی و خۆشەویستی خاک و نیشتیمان بین بۆ ئەم مەبەستە سەرنجتان ڕادەکێشم بۆ خوێندنەوەیەکی نوێ تێڕامانێکی ورد لە قورئاندا تا بزانین چەمکی ژینگە پارێزی حرمەت و ڕێزی خاک و نیشتیمان چۆنیەتی مامەڵەکردنی ئیماندارانە لەگەڵ شەو و ڕۆژ و تەواوی مەخلوقاتی خوای پەروەردگارە بە گوێی دڵ سەرنج بەن قورئانی پیرۆز چۆن باسی پێکهاتەکانی ژینگە و ئەو مەخلوقاتانەمان بۆ دەکات کە لە خزمەتی من و تۆی موسوڵماندایە سەرنج بەن هەموو چین و توێشەکان خوێنەواران چونکە بابەتی چەمکی ژینگە و خۆشەویستی خاک و نیشتیمان پەیوەست نییە بە چین و توێژێکەوە منداڵان، خوێندەوار، ئافرەت، پیاو، بەساڵاچوو، دەسەڵاتدار، شارنشین، گوندنشین، هەموو چین و توێژەکان بەشدارن لە بەرامبەر ئەم ئەرکەدا، بۆیە سەرنج بەن قورئانی پیرۆز چۆن باسی پێکهاتەکانی ژینگەمان بۆ دەکات، لە قورئانی پیرۆزدا خوا سبحانە وتعالی سێ سەد و نەوەد جار وشەی الارض واتە زەویمان بۆ دێنێ. ئاسمان کە کراوە بە سەقفێک و ئێمە دەپارێزێت، خوای میهرەبان سێ سەد و یانزە جار لە قورئاندا وشەی ئاسمانمان بۆ دێنێ. گڵ کە پێکهاتەی دروستی هەموو تاکێکمانە، هەموو لایەکمان کە لە گڵ دروست بووین، خوای میهرەبان بیست و دوو جار لە قورئانی پیرۆزدا وشەی گڵمان بۆ دێنێ، وشەی قوڕ لە قورئاندا سی و نۆ جار هاتووە، وشەی ئاسن کە یەکێکە لە پێکهاتەکانی ژیان و ژینگە شەش جار لە قورئاندا هاتووە. الصخر، لەگەڵ الصخرە، بەرد و جۆرەکانی بەرد سێ جار لە قورئانی پیرۆزدا هاتووە. ئاو، شەست و چوار جار خوا باسی نیعمەتی ئاومان بۆ دەکا لە قورئاندا. باسی البحر، دەریاکان، چل و سێ جار بە موفرەد و بە موئەنەس و بە جەمعەوە هاتووە. بەهەمان شێوە النهر ڕوبارەکان ئەویش پەنجا و سێ جار لە قورئانی پیرۆزدا هاتووە لەمە جێگای سەرنجتر ئەم قورئانەی کە کەلامی ڕەب العالەمینە ئێمە چۆنمان ناسیوە سەیری ناوی سورەتەکانی قورئان کەن ناوی سورەتەکان بەشێکیان باس لە گەورەی و بەهای ژینگەمان بۆ دەکات بە نمونە خوای میهرەبان باسی سورەتێکمان هەیە بە ناوی الرعد هەورە بروسکە سورەتێکمان هەیە بە ناوی القمر مانگ سورەتێکمان هەیە بە ناوی الشمس ما خۆر ئەو خۆرەی کە خوای میهرەبان لە باسی خۆر و مانگدایە دەفەرموێ وهو الذي جعل الشمس ضياء والقمر نورا وشەی ضیاء بۆ خۆر وشەی نور لە بۆ مانگ جێگەی تێ ڕاوەستانە مسلمان ڕابوەستە کە خوای میهرەبان دەفەرموێ وجعلناها سراجا وهاجا ئەو ڕووناکی و ئەو گەرمیەی کە خوای میهرەبان لە خۆرەوە پێدان دەبەخشێ بیرتان لێ کردووەتەوە کە سورەتێک لە قورئاندا بە ناوی ئەشەمسەوە یان دەبێ هەواڵێک سەرنجتان ڕابکێشێ کە لە ڕۆژی ئەمڕۆدا خۆر دەگیرێ نیعمەتی خۆر کاریگەری خۆر ژیان بێ خۆر کە بوونی نابێ ئینجا هەست لەو نیعمەتەی خوای میهرەبان دەکەنەوە ئەوەش بزانن نەک خۆر دەگیرێ لە ڕۆژی هەینیدا بەڵکو لە ڕۆژێکی هەینیدا خوای میهرەبان تەواوی ئاسمانەکان و زەوی و شەو و ڕۆژ لول دەکا و دەفەرموێ يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده خوای میهرەبان ئاسمانەکان و زەوی و شەو و ڕۆژ هەمووی دەپێچێتەوە، بەڵێ لە ڕۆژێکی هەینیدا. سورەتێک بە ناوی النجم، سورەتێک بە ناوی البروج، کەوکەبە و ئەستێرەکان، سورەتێک بە ناوی اللیل، شەو، بە ناوی الفجر، بەرەبەیان، الضحی، چێشتەنگاو، ئەزانی هەموو ئەمانە پەیامێکی گەورە و گرنگ بە من و تۆ دەدەن، ئەویش ئەوەیە کە بزانن خوای میهرەبان هەموو ئەمانەی بۆ ئێوە موسەخەر کردووە، سوورەتانێکیش بە ناویانەوە واتە تیا ڕانێ ببن لێی ورد ببنەوە دەرز و پەندی لێ وەربگرن. بەشێکی دیکەی ناوەکانی سوورەتەکانی قورئان بە ناوی ئاژەڵەکان و حەیوانەکانەوەیە ئەمە چ پەیامێکی تێدایە بەشێکی گرنگی نیعمەتەکانی خوا بەشێکی دیکەی خزمەتکارەکانی ژینگە خزمەتکارەکانی من و تۆی مرۆڤ بریتیە لە ئاژەڵان بۆیە سوورەتێک بە ناوی ئەلبەقەڕە مانگا سورەتێک بە ناوی الانعام کە مەڕ و بزن و جۆرەکانی تر دەگرێتەوە سورەتێکی تر بە ناوی النمل مێرولە الفیل العنکبوت النحل هەنگ جاڵجاڵۆکە هەموو ئەمانە چیمان پێ دەڵێ دەبێ سەرنج بن کە ئەم قورئانەی خوای میهرەبانە کەلامێکی رب العالمین نیە هەڵبواسرێ و تەنها تەبەڕوکێک بێ ئەم قورئانە بەرنامەی ژیانە سەدان ئایەت باسی نەباتات و باسی جەماداتمان بۆ دەکات لەم قورئانەدا بۆیە بەڕاستی ئەم قورئانە پەیامی ژیانە دەستور و بەرنامەی بەڕێوەبردنی ئەم هەسارەیە کە خوای میهرەبان بە من و تۆی بەخشیوە کەواتە هەموو ئەمانە خوای میهرەبان دەفەرموێ ئەی مرۆڤەکان ئینا جەعەلنا ما علی الارض زینە سەرزەویمان جوان کردووە بە چاوتان لەزەتی لێ ببینن وەزەیەناها للناظرین جوانکردنی ئاسمانەکان و شەو و ڕۆژ و گۆڕانکاریەکان بۆ کەسێک کە تێبفکرێ بۆ کەسێک کە چاوی بەکار بێنێ، بۆ کەسێک کە عەقڵی بخاتە کار لە بەرامبەر ئەم نیعمەتانەی خوای میهرەباندا سەری بەندایەتی بۆ اللە نەوی بکات. بڵێ برای موسڵمانم خوشکی موسڵمانم خوای میهرەبان لێمان داوا دەکا بۆچی ئاسمانەکان و زەویم جوان کردووە بۆ ئێوە و ڕام خستووە لینەبلوەهم ئەیهم ئەحسن عەمەلا یەکێکتان بیانووتان نییە، بەڵگەتان بە دەستەوە نییە، تا نەتوانن کاری چاکە ئەنجام بەن، تەمەنتان نەبێ، عەقڵتان نەبێ، بەرنامەتان نەبێ، نەخێر، هەموو ئەمانە بۆ ئێوە بۆ ئەوەیە کە کرداری باش لەسەر زەویدا ئەنجام بەن؟ کەواتە لە ڕوانگەی ئەم پێشەکییەوە دەتوانین بڵێین ئیسلام ئایینی ژینگەدۆستییە. ئەم قورئانەی خوای میهرەبان کە کەلامی رب العالمینە سەرتاپا باسی خۆشکردنی ژیان و ژینگەیەکی تەندروست دەکا بۆ مرۆڤەکان دەبێ من و تۆی مسلمانیش بزانین کە ژینگە لە ڕوانگەی قورئانەوە دوو بواری زۆر گرنگ پێکەوە گرێ دەدات بوارێکی مادی کە پێک هاتووە لە هەوا، ئاو، خاک، دەنگ، ڕەنگ، بۆن، تیشک، خۆراک، هەموو ئەمانە بەشێکی گرنگن لە پێکهاتەی خاک، پێکهاتەی ژینگە کە بوارێکی مادییە، بەڵام ئایینی پیرۆزی ئیسلام کە ئایینێکی ژینگەدۆستە و ژیان بۆ مرۆڤەکان خۆش دەکات، بواری دووەمیشیان زۆر گرنگی پێدەدا کە ژینگەیەکی مەعنەوییە کە ئەم ژینگە مەعنەوییەش خۆی لە خۆیدا بریتییە لە ژینگەی ڕەوشت، ژینگەی ڕۆشنبیری، ژینگەی سیاسی تەندروست، ژینگەی کۆمەڵایەتی، ژینگەی ئابووری، کە هەموو ئەم بوارەیە لە ڕاستیدا ژیان خۆش دەکات، چونکە ژیانی مادی بێ ژیانێکی ئەخلاقی و ڕەوشت چ کارەساتێک ڕوو لە مرۆڤایەتی دەکات، خوای میهرەبان وەڵامان دەداتەوە و دەفەرموێ، ظهر الفساد فی البر والبحر بۆچی ئاسمانەکان و زەوی هەمووی فاسد بووە؟ ئایا ئاسمانەکان و زەوی بە تەوازن و بە ڕێکسازی و جوانسازی دروست نەکراوە؟ ئەی خوای میهرەبان پێمانی نەفەرمووە ولا تفسدو فی الارض بعد اصلاحها زەویەک و ئاسمانێک و هەوا و ئاو و خاکێکی پاکمان پێداون صالح ئێوە فاسیدی مەکەن ئێوە گەندەڵی مەکەن ئێوە خراپەکاری تیا ئەنجام مەدەن بۆیە خوای پەروەرگار دەفەرمێت دەستی مرۆڤەکان کاری مرۆڤەکان مامەڵەی هەڵەی مرۆڤەکانە وا لە ژیان لەسەر زەوی و لە ژێر زەوی و لە دەریا و لە ئاسمان و هەوا و بۆن و ڕەنگ ناهێڵێت کەواتە ژینگە بێ هەردوو بوارەکەی مادی و مەعنەوی کارەسات بەسەر مرۆڤایەتیدا دێنێت کەواتە مادەم من و تۆی مرۆڤ پێویستمان بە هەوا هەڵمژینە پێویستمان بە خواردن و بە خواردنەوەیە خوای میهرەبان لە یەکێک لە یاسا قورئانیەکاندا پێمان دەفەرموێت کولو واشربو، بخۆن، بخۆنەوە، هەناسە هەڵبمژن، بەڵام ولا تسرفو، ئیسراف نەکەن لە خواردن و لە خواردنەوەدا، خوای پەروەردگار سزاتان دەدات، ولا تعثوا فی الارض مفسدین، لەسەر زەویدا فەساد و گەندەڵی و خراپەکاری بڵاو مەکەنەوە. کەواتە دەمەوێت باس لە بەرپرسیارێتی و هۆشیاری تاکی موسڵمان بکەن کە دەبێت تاکی موسڵمان لە بەرامبەر ژینگەدا لە وەرزێکی نوێدا لە سەرەتای بەهاردا چۆن مامەڵە بکا لەگەڵ نیعمەتەکانی خوای پەروەردگارا تاک لە ڕوانگەی قورئان و سوننەتەوە بەرپرسیارە لە ژینگەی دڵی ژینگەی دەروونی ژینگەی دەماغ و مێشکی تاکی مسلمان بەرپرسیارە لە ژینگەی ماڵی بەرپرسیارە لە ژینگەی کۆڵانی، بەرپرسیارە لە ژینگەی خوێندنگا و قوتابخانەی، بەرپرسیارە لە ژینگەی پارک، بەرپرسیارە لە ژینگەی بازاڕ، بەرپرسیارە لە ژینگەی تەواوی ئەو خاکەی کە خوای پەروەردگار پێی بەخشیوە. تاکی موسوڵمان بەرپرسیارە لە ژینگەی دانی، لە ژینگەی هەناسەی، تاکی موسوڵمان بەرپرسە بەرامبەر بە ژینگەی مووی گیانی، تاکی مسوڵمان بەرپرسە بەرامبەر بە ژینگەی نینۆکی کە سەرچاوەی زۆرێک لە نەخۆشیەکانە گەر بێت و لانی کەم دوو هەفتە جارێک دەبێ نینۆک بکرێت تاکی مسوڵمان بەرپرسە بە تەواوی کایەکانی بواری ژینگە کەواتە ژینگە لە ڕوانگەی قورئان و سوننەتەوە ئێمە ئاوها لێی حاڵین موسڵمانانی ئازیز بە تایبەت دانیشتوانی پایتەختی ئاشتیەکەی هەرێمی کوردستان دەبێ پایتەختی ئاشتی کە پارێزگای هەڵەبجەیە نموونە بێ لە ژینگە پارێزی و لە دۆستی ژینگە و لە خزمەت کردن بە ژینگەدا ئێمە وەک ڤێتنام لەلایەن ئەو ئەمەریکایی کە ئەوێی کاول کرد هەر ئەو ئەمەریکایی کە چەکی دا بە زاڵنەکەی عێراق و کوردستان و هەڵەبجە و قەرەداغ و بالیسان و بادینانی پێ کیمیاباران کرد، هەر ئەو ئەمەریکایە بوو کە ڤێتنامی کاول کرد. ڤێتنام، بەڵام با پەیامێک لە ڤێتنامەوە وەربگرین کە تاک تاکی ئێمە وا مامەڵە بکەین. ڤێتنامییەکان نەک شارەکان و کۆڵانەکانیان شین کرد، بەڵکو شاخەکانیشیان سەوز کردەوە. دوو هاوڵاتی ڤێتنامی لەسەر ئاوێک پێکەوەن، دانەیەکیان ئاوەکە لێڵ دەکات، ئەویکە دەستی دەگرێ دەڵێ ئەو ئاوە بۆ لێڵ دەکەی؟ ئەی تۆ تەسەور ناکەی لە خوارەوە باڵندەیەک کۆترێک لەم قوڕاوە بۆ بخواتەوە؟ وتی ماڵت ئاوا بێ تۆ باسی چی دەکەی؟ ڤێتنام هیچی بەسەر هیچەوە نەماوە، ئێمە کاول کراوین، تۆش تازە باس لە تێکەڵاو کردنی ئاوێک و باس لە مافی باڵندەیەک دەکەی وتی نا! ئەوەی کە تۆ دەیکەی بە حەجمی خۆت کەمتر نییە لەو کاولکاریەی کە ئەمەریکا هێنای بەسەر وڵاتەکەمانا، من و تۆش بەرپرسیارین لەم ئاوە، بەرپرسیارین لە ڕەخساندنی ژیان ژینگەیەکی تەندروست بۆ ئەو باڵندە و ئاژەڵانە، ئەگەر ئێمە وا مامەڵە بکەین ناتوانین هەستینەوە، ئەم تێگەشتنە زۆر گرنگە، لە وڵاتی چین ئێستا بووە بە باس و خواسێک، نابینایەک کە یەک چاوی هەیە، کەمئەندامێکی بەڕێز کە هەردوو دەستی نییە، ئەم دوو بەڕێزەیە هەستاون لە وڵاتی چین بە ناشتنی دە هەزار نەمام، دە هەزار نەمام، دوو کەمئەندامی بەڕێز، ئەمە هەست و شعوریانە بەرامبەر بە ژینگە و ژیانیان لە وڵاتەکەدا، دەڵێن بۆ ئەوەی گەرما لافاو ژیانمان لێ تێک نەدا ئەوها دێن ژینگەی وڵاتی خۆیان جوان دەکەن کەواتە دەبێ ئێمە لێرەوە نمونە بین بۆ هەموو پارێزگاکانی دیکەی هەرێم کە دۆستی ژینگە بین خەمخۆری ژینگەی خۆمان بین کە سوپاس بۆ خوای پەروەردگار پارێزگای هەڵەبجە لە نەبوونی کێشەی کۆمەڵایەتیدا یەکەمین قەزایە لە زۆربوونی ئاستی ژینگە و سەوزایی باخەکانی دەوروبەریشیدا کە لە سەدا سیانزەیە هەر یەکەمین پارێزگایە و بە تەعبیری پێشتر قەزایە ئەمانەش دەبێ زیاد بکرێ دەبێ خەمی لێ بخورێ لە ئاستی ئەوەدا بین کەواتە برای مسوڵمانم خوشکی مسوڵمان ژینگەی ئاو بپارێزە، ئاو، ژینگەی ئاو بە فیڕۆ نەدان، پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وسەلام بە سەحابەیەکی فەرموو ئیسراف نەکەی، فەرمووی ئیسراف لە کاتی دەستنوێژە، سێری ئەم فەرموودەیە کەن، فەرمووی بەڵێ فمن زاد على هذا فقد اساء وتعدى او ظلم جگە لەو دەستنوێژەی کە پێغەمبەری خوا گرتوێتی جگە لە سێ جار بە ئاوێکی کەم بە فیڕۆدانی ئاو گەندەڵیە زوڵمە تەعدایە بە خراپە و گوناه لەسەر دەنووسرێ ئەگەر ئاو بە فیڕۆبەی لە دەستنوێژ گرتنە ئەگەر لەسەر دەریای سیروان بی لەسەر هەر دەریایەکیش بی هەر ئاوایە نەک لە مزگەوت و لە ماڵەکەی خۆتە کەواتە پێغەمبەری ئازیز دەفەرمێ ئاگاتان لە بەفیڕۆدانی ئاو بێ ئیسرافی تێدا نەکەن ژینگەی باڵندە و ئاژەڵەکان لەم وەرزەدا سەرنج بەن پێغەمبەری ئازیز کە پێغەمبەری حەضارەت و شارستانیەتە لە باسی ژینگەی ئاژەڵاندا لەم فەرموودەیەدا دەفەرموێ کە ئیبن عمر بۆمان دەگێڕێتەوە و ئیمامی ئەحمەد و نەسائی ڕیوایەتی دەکەن دەفەرموێت ما من إنسان قتل عصفورا فما فوقها بغير حقها إلا سأل الله عز وجل عنها هەر کەسێ باڵندەیە بکوژێ بۆ تاقیکردنەوە و بۆ نیشانەشکێنی و گۆشتیشی نەخورێ یان لە وەرزی ڕاوکردنا نەبێ یان یاسای دارستان و ژینگە پارێزی ڕێگەی پێنەدا لە ڕۆژی قیامەتا لەسەر ئەو باڵندەی ڕادەوەستێنرێ سەرنج بەن پێغەمبەری خوا چ دەفەرموێ دەفەرموێ باڵندەکان دێنە زمان و دەڵێن ئینە فولانن قەتەلەنی عەبەثا ولم يقتلني منفعة کوشتمی بە بێهودە بۆ خۆشی خۆی بۆ ئارەزووی خۆی بۆ نیشانە شکێنی بۆیە لە ڕۆژی قیامەتا ڕات دەوەستێنن کە ئەمیش ئەحمەد و نەسائی و نوحیبان ڕیوایەتی فەرموودەکەمان بۆ دەکەن کەواتە دەبێ لەگەڵ ئاژەڵانا چۆن مامەڵە بکەین لەگەڵ مێروولەدا لەگەڵ باڵندەکاندا لەگەڵ لەم وڵاتەدا بە نموونە لە سووتاندنی شاخ و دەشت و دۆڵەکاندا کارەسات دەقەومێ، ئاژەڵان دەسووتێنرێ، ژینگەی دار و باخ و گژ و گیا لەم وەرزەدا کە وەرزی سەیران و گەشت و گوزار و دەرچوونە، پێغەمبەری ئازیز دەفەرمێ، من قطع سدرة صوب الله رأسه في النار، رواه ابوداود، دەفەرمێ کەسێ دارێ ببڕێ، سەری دەچێ بە ناو ئاگردا جێگەی پرسیارە ئەبو داود پرسیاری لە دەکرێ ئیمامی قورتوبی شەرحەکەی دێنێ زۆر بە جوانی دەفەرموێ دارێک هی ئاژەڵانە دارێک شوێنی حەوانەی و حەوانەوەی ئاژەڵانە دارێک شوێنی ڕێبوارانە ئەم دێ دەیبڕێ دەفەرمێ سرد دەچێ بە ناو ئاگرا لەمقابیلەوەی کە لەبەرامبەر داراوە مامەڵە دەکەی کەواتە دەبێ بزانین دار و گژ و گیا هەموو یەکێک لەمانە هەمووی ئەمانەتن لەم هەرێمەی کە من و تۆی تێدا دەژین دەزانم لەم ساتە وەختەدا تەواوی خاک و خەڵکی کوردستان لە جەنگدایە چەندین شەڕی دژایەتی ئیعلان کراوە دەزانم دایکەکانمان جەرگیان هەڵدەقرچێ دەزانم دایکانێک ڕۆڵەکانیان بە بەرچاویانەوە چاوەڕێی مەرگیان دەکەن، بەڵام دایکی گەورەمان کە خاکی کوردستانە ئەویش لە مەترسیدایە بەتایبەتی مەترسی ژینگەیی، تێکچوونی ژینگەی عێراق، کارەساتی جەنگەکان، ئاسەواری شەڕی، زەڕڕە و ئەتۆم، ئاستەواری چەکی کیمیاوی هێشتا لە کۆڵمان نەبووەتەوە، بەداخەوە ساحەی عێراق و کوردستان بووە بە مەیدانی ساغکردنەوەی چەکی جەنگی جیهانی یەکەم و دووهەم، بەداخەوە بووە بە بازاڕسازی بۆ ئەمریکایەکی زاڵم و ستەمکار کە بە بەرچاویەوە خیانەت دەکرێ، بازاڕی چەک و نەوت گەرم دەکات، شەڕ درێژ دەکاتەوە، خۆی دەزانێ قازانجی لەوەدایە، بەداخەوە لەم هەرێمەدا مەترسی زۆرمان لەسەرە، بەڵام دەبێ من و تۆی مسوڵمان بزانین چارەسەر خۆشەویستی نیشتیمانە یەکەم خۆشویستنی نیشتیمان کە پێغەمبەری خوا دەفەرمێ ئەرزەکانمان بەتفی هەندێکمان شیفایە بۆ برینەکان و نەخۆشەکانمان بە ئیزنی خوا یعنی خۆشەویستی نیشتیمان بەم جۆرە بێ بۆیە زانایان دەفەرمون بەشێک لە خۆشویستنی خوای میهرەبان بریتییە لەوەی کە دەفەرمون اتق اللە فی بلدک فلا تخنه ولا تسلط علیه عدوا نیشانەی خۆشویستنی خوای میهرەبان بریتییە لەوەی کە خیانەت نەکەی لەو خاکەت دوژمن لەگەل لە ژێرەوە اتفاق لەگەڵ دوژمنا نەکەی نەوت بە دوژمن نەفرۆشی کار ئاسانی بۆ دوژمنت نەکەی حەز دەکەی خەڵک و خاکت داگیر بکیرێ کەواتە گەندەڵی پێچەوانەی خۆشویستنی نیشتیمانە جگەرە خواردن برای مسوڵمانم کوردی مسوڵمان بزانە لە ئێستادا بە ڕەسمی ڕاگەیەنراوە لە حەوت ملیار مرۆڤ یەک ملیار مرۆڤ لەژێر مەترسی هەڕەشەی جگەرەدایە تەسەور کەن پاشماوەی قن گەجگەرەیەک چەندێک لە ناو زەویدا بمێنێتەوە دوو ساڵی دەوێ ئینجا لە ناو زەویدا کۆتایی پێ دێ بنێشتێک کە فڕێی دەدەی برای مسوڵمانم منداڵی خۆشەویست پێنج ساڵ ئەم بنێشتە دەمێنێتەوە ئینجا ئاسەواری لەسەر زەوی نامێنێ نیو سەدە بۆ لە ناوچوونی زەرفی خۆڵ نیو سەدەی دەوێ دەبەی پلاستیکی ئاو چوار سەد ساڵی دەوێ هەزار ساڵ بۆ لەناوچوونی کارتی تەلەفون ئەها ئەها سەنتەرەکانی ڕێک کۆمپانیاکانی مۆبایل ئازان بۆ ڕیکلام کردن و بۆ گەنج بەهەدەردان و لە نیوەی شەوا و خاڵی کردن بەخۆ ڕایی پەیوەندی کردن بەڵام کارتەکانی مۆبایلی کە دەخرێتە فڕێ دەدرێ دەفەرموێ هەزار دانە ساڵی دەوێ بۆ ئەوەی ئەم کارتە تیا بچێت تەسەور کەن یەک بتڵی شوشە یەک ملیۆن ساڵ خراپەکارەکانی لەسەر ژینگە و لەسەر خاک و ئاو هەوا بەجێ دەمێنێ بۆ نەمانی جڵتەی دڵ گەر دەمانەوێت جڵتەی دڵ نەمێنێ گەر دەمانەوێت تەمەنمان درێژ بێ بە سیحەتەوە گەر دەمانەوێت مردن کەم بێتەوە دەبێ ژینگەی خۆمان بپارێزین ساڵانە هەشت سەد هەزار ئافرەت دەمرێ بەهۆی ئاوی پیسەوە بە ملیۆنان منداڵ دەمرێ بەهۆی خراپی خواردنەوە کەواتە مسلمانانی ئازیز لەم هەرێمەدا چوارسەد هەزار تەن پاشەڕۆ فرێدراوە چوارسەد هەزار تەن پاشەڕۆ پێنج هەزار تەن خواردنی ماوە بەسەرچوو، ئەمە دژایەتی کردنیە، ئەمە گەندەڵیە، ئەمە وەکو دوژمن چۆن سەنگەری لێدەگرێ ئەمەش بەهەمان شێوە دژایەتی کردنی خۆمانە. بیست و پێنج ملیار دۆلار تێچووی فڕێدانی پاشماوەکانمانە، ئەمە کارەساتە، کۆمەڵگایەکی تەندروست نین، دۆستی ژینگە نین، دژی ژینگەی خۆمانین. کەواتە برای مسوڵمانم نیشانەی دینداری و موسوڵمانێتیمان بریتیە لە دۆستایەتی ژینگەمان، بریتیە لە خۆشویستنی خاک و نیشتیمانمان، بریتیە لەوەی کە بەڕاستی هەومان دۆستی ژینگە بین، ئەو کەسانەی ژینگە دۆستن، پاک و خاوێنی مزگەوتەکان، ماڵەکان، بازاڕ، خوێندنگا، هەموو جێگەکان ڕادەگرن، خۆشەویستی پێغەمبەری ئازیزن علیە سەڵات وسلام، ئەوە نەبوو پێغەمبەری خوا ئافرەتێک کە مزگەوتی پاک دەکردەوە فەرمووی کوا وتیان وەفاتی کردووە چووە سەر قەبرەکەی دوعای بۆ کرد کەواتە ئەندازیارانی ژینگە خۆشەویستی هەموومانن گەر دەتەوێ خۆشەویستی پێغەمبەر بی دۆستی ژینگە بە دۆستی نەمان بە نەمان بپارێزە لەگەڵ هەبوونی منداڵێکتا نەمامێک بنێژە دارەکان بپارێزە پارکەکان بپارێزە، ژینگەی جادە و کۆڵانەکان بپارێزە، منداڵەکانمان فێر بکەین حەرامە فڕێدانی جبسێک، کاغەزەکەی، بنێشتێت هەر پاشماوەیەکە بەدەستیوەیەتی، کەواتە ئەم قورئانە ئەزانن بۆچی هاتووە، من القرآن الی العمران، لە قورئانەوە بۆ ئاوەدانی، ئەم قورئانە بەرنامەی ژیانە، برای مسوڵمانم ئەم قورئانە هاتووە پێمان دەڵێ دەبێ هەموو لایەکمان خزمەتکاری ژینگە بین، نەمام بنێژین، بیپارێزین، تایە نەسووتێنین، تایە تایە سووتاندن وەڵڵاهی دژایەتیکردنی ئەخلاقی ئیسلام و کورد و کوردستانە، وەڵڵا ئەو کەسەی تایە دەسوتێنێ ئام میحرابە بسوتێنێ وەڵڵا لەگەڵەوا فەرقی نییە چەندێک تاوانی دەگا کە کاتێ تایە دەسوتێنێ بۆیە دەبێ بەڕاستی هەموو لایەکمان لەبەر خاتری دینی خۆمان لەبەر خاتری تەندروستی خۆمان دۆستی ژینگە بین خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت ئەو کەسانەی کە دۆستی دین و ژینی ئەم میلەتەن خوایە مۆفەقیان کەی خوایە ئەوانەی دوژمنی دین و ژین و ژیانگەی ئەم میلەتەن خوایە تەفر و تونایان کەی یا ربی خوایە ئەوانەی دیفاع لە دین و لە ژین و لە خەڵک و خاچی کوردستانەکەن خوایە مۆفەقیان کەی خوایە بیان پارێزی خوایە ئەوانەی غەدر و خیانەت و چەوسانەوە بەرامبەر بە ئەم میللەتە دەکەن یا ئەڵڵا لە کۆڵمانی بکەیتەوە خوای پەروەردگار بەرەکات و ڕەحماتی خۆت بەسەر خەڵک و خاچی کوردستان و تەواوی سەرزەویدا ببارێنە خوایە مۆفەقمان بکە ڕێز لەم ئەمانەتانەی تۆ بگرین یا رب العالمین ئاگری شەڕ و بەڵا و فیتنە لە کۆڵمان بکەرەوە خوایە ئاگری شەڕ و فیتنە لە کۆڵە میلەتە بکەرەوە یا ئەڵڵا خوای پەروەردگار دەرگای خێر لە نەخۆشەکانمان کەرەوە شیفایان بە خوایە قەرزی قەرزارانمان بارکە خوایە ئەوانەی ناپۆشتە و ناحیجابن یا ئەڵڵا حیجابیان پێ ببەخشە ئەوانەی هاوسەرگیریان ئەنجام نەداوە خوایە بۆیان کارە ئاسانی بکە خوایە ئەوانەی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە یا ربی خوایە قوتابیان و خوێندکارانمان سەرکەوتووکە یا ئەڵڵا لێت داواکارین ئاو و هەوا و ژینگەیەم کوردستانەمان بۆ پاک بکەرەوە خوای پەروەردگارمان کە بە خزمەتکاری ئەم دینە بۆم ئیسلامە بمانژێنە لەسەرم ئیسلامە بمانمرێنە خوای پەروەردگار بۆ خاتری ئیسمی عەظەمت سەربەخۆیی ئەم خەڵک و خاکی کوردستانە بە چاوی خۆمان ببینین خوایە دەرگای خێری زیاترمان لێ بکەرەوە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة